خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز هەموو کاتێکتان شاد فەرموون لەگەڵ ئاڵقەی سی و شەش هەمین لە کتێبی هەنری کیسنگەر. بەشی حەوتەم ئاشتی و دادپەروەری ڕەنگە دراماتیکیترین گۆڕانکاری لە سروشتی کاروباری نێودەوڵەتی هاوچەرخدا قایلبوونی گشتی بووبێ بەوەی کۆمەڵێک بنەمای جیهانی دیاریکراو هەن کە ئەبێ یان لە ڕێی نەتەوەیە گرتووەکانەوە بسەپێنرێن یان لەو پەڕی حاڵدا لە ڕێی کۆمەڵێک دەوڵەتەوە ئەوە بکرێ وەک ئەوەی ناتۆ لە کۆسۆڤا کردی. هەروەک کۆمەڵێک نەریتی نێودەوڵەتی وەک ڕیسواکردنی کۆمەڵکوژی و ئەشکەنجەدان و تاوانەکانی جەنگ ئەتوانرێت لە ڕێی دادوەری نێوخۆییەوە بسەپێنرێن کە ئەمانە داواکاریەکانیان سەبارەت بەوەی یاسا شکێنیان تەسلیم بکرێ زۆرترە بێ بێ لەوەی دادگای تاوانە نێودەوڵەتیەکان ICC ئێستا لە قۆناغی دامەزراندندایە، هەر کاتێکیش شەست دەوڵەت پەسندی بکەن، ئەوە داواکارێک دائەنرێ کە دەسەڵاتی ئەوەی هەبێ دەست بە لێکۆڵینەوە بکا لەبارەی پێشێلکارییەکانی یاسای نێودەوڵەتی هەر کاتێک لە شەست دەوڵەتە قایلبووەکان داوا بکا. هەر کاتێکیش سێ دادوەر لە کۆی هەژدە دادوەرەکە پشتگیری لە داواکە بکەن ئەوە بڕیاری تاوانبارکردن دژی هەر تاوانکارێک لە هەر شوێنێکی جیهاندا بێ دەرەچێ بەو وڵاتانەشەوە کە بە دامەزراندنی دادگای تاوانە نێودەوڵەتەکانیش قایل نەبوون. ئەم داهێنانە ڕەنگدانەوەی ئەو داناییە کلاسیکیە نوێیەن کە بنەما کلاسیکەکانی سەروەری و دەست وەرنەدانە کاروباری ناوخۆیی وڵاتانی تر لە لای ئەو ئاستەنگی سەرەکی بەردەم دەستورێکی جیهانین کە لە سەر ئاستی دادپەروەری بنیات نرابێ. ئەم تێڕوانینانە کە لە ئەمریکا و زۆربەی وڵاتانی ئەوروپای ڕۆژاوادا و بە ڕادەیەکی کەمتر لە وڵاتانی تازە پێگەیشتوودا وەک شتی ئاسایی سەیرەکرێن، ئەگەنە ڕادەی شۆڕش دژی ئەو شێوازەی سیستەمی نێودەوڵەتی بۆ زیاتر لە سێ سەد ساڵ پێی هەڵسوڕاوە، هەروەک پەسەندکردنێکی بەرفراوانی ئەو بیر و باوەڕانەیە کە هەتا دواهەمین دە ساڵی شەڕی ساردیش وڵاتەیەکگرتووەکان نزیکەی هەر خۆی هەڵگریان بوو. ڕەنگیشە مژدەی سەردەمێکی نوێ بێ لە دەستێوەردانی جیهانی کە ئەنجامگەلێکیان لێکەوێتەوە کەس پێشبینیان ناکە. ئەکرێ بە وردی ئەو بەروارە دەستنیشان بکرێ کە ئەمریکا تایدا بەرەوڕووی سیستەمی نێودەوڵەتی بووەوە کاتێک خۆی بە کاروباری جیهانییەوە سەرقاڵ کرد، سیستەمی نێودەوڵەتی دوابەدوای ڕێکەوتنامەی پێنسلڤانیا دامەزرێنرا کە لە ساڵی 1648 دا ئیمزا کرا و کۆتایی بە جەنگی سی ساڵە هێنا. ڕیشەی ئەو جەنگە ئەگەڕێتەوە بۆ ئەو چاکسازییەی ئەو کڵێسایەی بەش کرد کە تا ئەو کاتە بە کڵێسای کاسۆلیکی جیهانییە ناسرا و هەروەها، بۆ تەحەدای دەسەڵاتی دادوەریی خۆبەخۆیی دژی ئیدارە ناوخۆییەکەی. هەندێک لە فەرمانڕەوایانی دەرەبەگیەکان ئەو هەلەیان قۆستەوە بۆ تۆکمەکردنی دەسەڵاتی خۆیان بەسەر ڕێبازی ئایینی ڕەعیەت و کڵێساکانیاندا، دواتر دەسەڵاتی لە بنەڕەتدا پوچەڵی ئیمپراتۆری ڕۆمانی پیرۆز، پاپا، لاوازتر بوو. هەر خێراش ئەو میرانەی لەسەر ڕێبازی کاسۆلیکی مانەوە کەوتنە بەرتەسککردنەوەی دەسەڵاتی کڵێسا لە پێناوی دیاریکردنی ئاسۆی دەسەڵاتی سیاسی خۆیان. فەرمانڕەوایانی ئارسۆدۆکسیش هەر ڕێگایەکیان هەڵبژاردایە لە نێوان کاسۆلیک و چاکسازی پرۆتستاندا، لە هەردوو حاڵەتدا سەدەیەک لە شەڕ و شۆڕ بەدوای ئەو هەڵبژاردنەوە بوو، تێکەڵەیەک لە شەڕی ناوخۆ و کێشمەکێشی نێودەوڵەتی و هەڵمەتی ئایینی. هەپسبۆرگی ئیمپراتۆری پیرۆزی ڕۆمانیا کە بارەگاکەی لە ڤیەننا بوو، لە پێناوی گێڕانەوەی دەسەڵاتی کلێسا بەسەر ئەوروپای ناوەڕاستدا جەنگا. وێڕایەوەش کە فەرمانڕەوا بۆربۆنیەکانی فرەنسا کاسۆلیک بوون بەڵام لەگەڵ میرە پرۆتستانتەکانی ئەوروپای باکووردا چوونە هاوپەیمانیەوە بۆ بەرەنگاریکردنی دەرکەوتنەوەی نەمسایەکی باڵکێش. بەدەر لە هۆکارەکانیش بەبێ گوێدانە سنوورەکان بە ناوی ئایینەوە ئەجەنگان. چەندین گەل ناچارکران بیروباوەڕی خۆیان بە شێوەیەک بگۆڕن کە لەگەڵ بیروباوەڕی سوپای براوەدا بگونجێ لە جەنگدا، لەگەڵ هەندێک لادانی تری نوێ بۆ سیاسەتی واقعبینانە. بەو پێیەی فەرەنسای کاسۆلیک لایەنی هاوپەیمانە پرۆتستانتەکانی گرت، بە مەبەستی لاوازکردنی نەمسا و ئەمەش بە کەمکردنەوەی ناوچەی دەسەڵاتی کاسۆلیکەکان لە ئەڵمانیادا. ئەم تێکەڵکردنە لە نێوان ئاین و هێزەکانی سیاسەتدا بوو بە هۆی جەنگێکی دڕندانەی بێ وێنە. بە گوێرەی هەندێک مەزەندەش نزیکەی لە سەدا سی تێکڕای دانیشتوانی ئەوروپای ناوەڕاست لە جەنگی سی ساڵەدا لەناوچوون. ڕێکەوتنامەی وێستڤالیا ڕەنگدانەوەی سووربوونی هەمووان بوو لەسەر دانانی سنوورێک بۆ ئەو قەسابخانانە بۆ یەکجار و هەتاهەتایە. مەبەستە سەرەکیەکەی ئەو ڕێکەوتنامەیە بە دەستەواژەی نوێ دانانی سنوورێک بوو بۆ تێکەڵکردنی سیاسەتی ناوخۆیی و دەرەکی یان بە زمانی ئەو سەردەمە لە تێکەڵکردنی بیروباوەڕ و دیپلۆماسیەت. هەموو ئەوانەی ڕێککەوتننامەکەیان ئیمزا کرد جەختیان لەسەر ئەوە کردەوە کە دیاریکردنی ئایینی ڕەعیەت ئەرکی فەرمانڕەوایانە و هیچ وڵاتێکی تر بۆی نییە دەست وەربداتە ئەو پرۆسەیە. بەو شێوەیەش چەمکی دەستوەرنەدانە کاروباری ناوخۆیی وڵاتانی تر لەدایک بوو. ئەوەش کە بوو بەهۆی برەوسەندنی تەواو پێچەوانەی هۆی پشتگوێخستنیەتی لە ئێستادا. ئەو چەمکە وەک دروشمی مافی مرۆڤ وەها بووە لەو سەردەمەدا، ئامانجیش لێی گێڕانەوەی ئاشتی و ئاساییش بوو نەک بایاساییکردنی چەوساندنەوەی ناوخۆیی. لەبەرئەوەش کە دژایەتی کاسۆلیک و پرۆتستانتەکان هاڵگیرساوترین کێشەی ئەو دەمە بوو، بۆیە ڕێکەوتننامەی وێستڤالیا هەوڵی ئەوەی دا ڕێ لە فەرمانڕەوایانی سەر بە ئایینێکی دیاریکراو بگرێ لەوەی خەڵکێکی سەر بە هەمان ئایین بورووژێنن کە سەر بە میرێکی سەر بە ئایینی جیاواز بن. جگە لە ڕێگرتن لەوەی ئایین وەک بیانوویەک بۆ کێشە ناوخۆییەکان بەکار بهێنرێ. پێشبینییەکان بەو ئاقارەدا چوون کە ئایسایشی ناوخۆییش بگەڕێتەوە لەگەڵیدا حکوومەتی میانڕەوتر بێنە ئاراوە. لە هەردوو سەدەی هەژدەهەم و نۆزدەهەمدا و پێ بە پێ ی پەرەسەندنی سیستەمی ئەورووپایی بۆ چەند دەستەگەراییەک لە دەوڵەتی نەتەوەیی، ئەوسا سەرلەبەری ئەو پێش بینیانە بە دی هاتن. بە نەمای دەست وەرنەدانە لە کاروباری وڵاتانی تریش، شان بە شانی بێرۆکەکانی سەروەری و یاسای نێودەوڵەتی، بوو بە یەکێک لەو بناغە سەرەکیانەی پەیوەندییەکانی نێوان وڵاتانیان پێ ڕێگە خرا. ئەمە نەبوو بەهۆی نەکەوتنەوەی شەڕ و شۆر، بەڵام سنوورێکی دانا بۆ بەرفراوانبوونی. لە سەدەی بیستەمیشدا یەکێک لەو ڕەخنە سەرەکییانەی کۆمەڵگە دیموکراتەکان ئاراستەی ڕژێمە سەرتاپەگیرەکانیان ئەکرد و بەتایبەتیش ئاراستەی کۆمۆنیستەکان ئەوە بوو کە بە شێوەیەکی مەنهەجیانە دابە نێودەوڵەتیەکانیان پێشێل ئەکرد لە ڕێی ئەو بزووتنەوە ڕادیکاڵ و پارتانەوە کە لە دەرەوە بەڕێوەبران. بە واتایەکی تر لە ڕێی گەڕانەوەیان بۆ ڕۆحی جەنگە ئایینیەکان. ئەو سیستەمە نێودەوڵەتیەی پاڵی نابوو بە ڕێکەوتننامەی وێستڤالیاوە وەڵامی تەواوی بۆ گرفتی پێشێلکاریەکانی نێوان وڵاتەکان واتە پەنابردنە بەر جەنگ پێ بوو بەڵام هیچ ڕێگە چارەیەکی پێ نەبوو بۆ توندوتیژی ناوخۆیی وڵاتان کە لە ئەنجامی شەڕی ناوخۆ و ململانێ ئیتنیکیەکان دروسە بوو. ئەوەی ئێستا بە پێشێلکارییەکانی مافی مرۆڤ ئەناسرێ، ئەوە بوو مامەڵەی لەگەڵ کێشەی ئاشتیدا ئەکرد و مەسەلەی دادپەروەری واز لێ هێنابوو بۆ دامەزراوە ناوخۆییەکان. هەڵسووڕاوە هاوچەرخەکانی بواری مافی مرۆڤ بۆچوونیان بە پێچەوانەیە، چونکە بە بۆچوونی ئەوان، ئاشتیی ئۆتۆماتیکی لە دادپەرییەوە دێتە دی، ناشتوانرێ پشت بە دەوڵەتی نەتەوەیی یان بە هیچ دەوڵەتێک ببەسترێ لە مەسەلەی بەدیهێنانی دادپەروەریدا. ئەبێ دادپەروەریش بخرێتە ژێر شێوەیەک لە شێوەکانی دەسەڵاتێک سنووری ئەو دەسەڵاتە نەتەوەییە تێپەڕێنێ کە دەستی واڵا کراوە بۆ بەجێگەیاندنی دادپەروەری. بەڵام بەرگریکاران لە بنەماکانی وێسواڵیزم ئەوە متمانەیان بە پیاوانی دەوڵەت زیاترە تا بە دادوەران.